ئاشنابوونە بە مزگەوت و ماڵی خوا و گوێبیستنی وتاری جومعە و فەرمایشتەکانی خوا و پێغەمبەری خوا صلی الله علیه وسلم کە بەڕاستی ئەوە گەورەترین خەڵاتی خوایە بۆ ئێمە هەزاران هەزار سەلات و سەلامی خوا لەسەر ڕوحی هەمیشە زیندووی سەرداری پێغەمبەران نوری چاومان حەزەتی محەممەد صلی الله عليه وسلم خاوەنی خولوقی عەظیم بە نەسی قورئان هەر کەسێک شوێنکەوتووی ئەو زاتە بێ و بە کردەوە فەرموودەکانی جێبەجێ بکا بەڕاستی ڕەوش بەرز دەبێ بەڕاستی خاوەن کەسایەتی و شەخصیەتێکی بەهێز دەبێ ڕەحمەت و میهرەبانی خوای پەروەردگاریش بۆ ئێمەی ئەهلی ئیمان بۆ ئێمەی ئەهلی مزگەوت و ڕوو لە قیبلە لەگەڵ هەموو موسڵماناندا خوا ڕەحم بە ئێمەش بکا و لە شەفاعەتی پێغەمبەر بێبەشمان نەکا اللهم آمین خۆشەویستان وتاری ئەمڕۆمان ئەڵلقەی چوارەمە لە زنجیرە باسەکانی شخصیەت و کەسایەتی مرۆڤ بە گشتی و مرۆڤی ئیماندار و ئەهلی مزگەوت بە تایبەتی کە بەڕاستی لە ڕۆژگارێکی وەکو ئەمڕۆدا شەخسیەت و کەسایەتی خەریکە بە هەڵە تەفسیر دەکرێ وا لە شەخسیەت دەگەین کە ئینسان ئەگەر ئەمانەی هەبێ ئەگەر ئەمانەی لە دەستا بێ ئەگەر ئاوا ڕەفتار و کردار بکا لەبەر چاوی خەڵکا شەخسیەتی دەبێ یان ئینسانەکە خۆی قەناعەتی وا بەخۆی کردووە بۆ نموونە ئەوە لە ژیانی خۆماندا هەموومان ڕۆژانە دەیبینین و ئەزانین شەخسیەت ئەوەیە ئینسان لە شارا بژی بۆی خەڵک پێ نەڵێن لادێیە خەڵک خەریکە تەریق دەبێتەوە بڵێن فڵان کەس لادێیە لە کاتێک کە خەڵک خۆی بە مسەقەف دەزانێ بە خاوەن شخصیت دەزانێ خواردنی چەند ڕۆژەی بەستوی ناو مجەمیدە و سەلاجە و قوتوب بخوا پێعی بە خواردنی کوردەواری و تازە پێگەیشتوو بخوا شەخسیەتدار ئەو کەسەیە ئەنتەرنێت لە ماڵەکەیدا بێ، لایتۆپێک دایمە بەدەستیەوە بێ، موبایلیش بەردەوام لە گوێیدا بێ. ئەگەر لە چەند مەترێکەوە بێ ئیلا بە موبایل نەبێ پێی خۆش نەبێ قسە بکا. شەوان و ڕۆژان لەبەر سپلید نەبێ نەخەوێ، بە موبەریدەش ڕازی نەبێ. نیوەشەوان بخەوێ، بەڵام نیوەڕۆیانیش بەدەم باوێشکدانەوە لە خەو هەستێ. ماڵی وایە سەعات دە دەچی، ئەگەر دێنە دەرەوە هەموو بیجامە لە پێیە، هێستا هیچی خەو بەری نەداوە. چونکە نیوەی شەو خەوتۆ نوێژی بەیانیشی نەکردووە. کار نەکەی، مفت معاشێکی بەلاش وەرگری، عەرەقە بەلاشەتەوە نەبیندرێ. ئەگەر دە مەتر ئیشی شوێنێکت هەبێ بەس بە سەیارە بڕۆی تا ناو ئەو بازاڕە ئیلا سەیارەی تایبەتی خۆت بەری بۆی بە پێ نەڵێن فڵان کەس بە پێ ڕۆیشتەوە عەیبە ماڵت هەمووی کاشی بێ و چیمەنتۆ بێ تۆزێ گڵ و باخچەیەک و گوڵێکی تێدا نەبێ و لە ژوورەکان تا گوڵی پلاسیکی هەبێ ئەمانە بوونە دیاردەیەک ئەمڕۆ، ئەوەی کە هەیبێ خۆی بە خاوەن شەخسیەت دەزانێ و خەڵکیش ئاماژەی پێ دەکەن ها فڵان کەس چۆنە ئەمانەی هەموو هەیە، تەنانەت ئەگەر کچ بدا بە شوو ئەمانەی هەبێ ڕەغبەتی زیاتر دەبێ و ئەگەر کوڕ بێ و خوازبێنی کچێک بکا سەیری ئەمانەی ماڵیان دەکرێ بەڵام وەڵڵاهی خۆشەویستان ئەمانە هەمووی بە پێچەوانەوەن من ناڵێم ئەمانە خراپن ئەگەر لە سنووری خۆی دەرنەچێ باشن لە سنوری خۆی دەرنەچێ هەموو خزمەتگوزارین تۆ بە موبایلێک بە ئەنتەرنێتێک بە سەتەلایتێک هەموو دنیا دەبینی و لە چەند چرکەیەکە دەنگت بە هەموو شوێنێکی دنیا دەگا ئەمە خەڵاتی خوایە سوپاسی خوای لەسەر دەکرێ فێنککەرەوەیەک سپلیتێک موبەریدەیەک شتێکی باشە لە گەرمای هاوی ناڕزگارت کا بەڵام لە سنووری خۆی نەچێتە دەرێ و وا نەبێ شەخصیەتی تۆ هەموو کەلوپەلەکان بێ بەڵام ناخت وێران بێ چونکە گەر ئینسان ئەمانەی هەبێ و ئیمانی لەگەڵا کز بێ یان خوانەخواستە نەبێ ماڵێک نوێژی بەیانیانی تێدا نەکرێ و دوو دوعای خێری تێدا نەکرێ پەنا بەخوای پەروەردگار دووشت لەدەست دەدەی دووشت یەکەم بەختەوەری ناو ناخ و دڵ و دەروون جەستەت هەمووی ئاوەدانە ڕووی گڵۆپ و ڕووناکی زیادە مەسرەفیش زۆر دەکەی بەڵام شوێنێک تاریکە کە ناخە کە ئائێرەیە پێوان سەسان فەمووی هاهونا ئەتەخوا هاهونا ڕووناکی ئائێرە کوژاوەتەوە لە ناخەوە حەز دەکەی دڵتەنگ و دڵگرانی دووەمیان تەندروستی لە دەست دەدەی سیحەتت باش نابێ بەردەوام نەخۆشیێک لە جەستەدا دێ و دەڕوا هەموو دەمێ پێویستیت بە دکتۆر و عیلاج و دەرمانە ئەمڕۆ مرۆڤایەتی ئەوەی ئێمە تێیدا دەژین ئاوایە، یەکەم بەختەوەر نییە، دووەم تەندروست نییە، کێ دەیبینی نەخۆشییەک لە لاشەیدایەتی بە گەورە و بچووک و ژن و پیاوە بەدەستیەوە دەناڵێنێ، مەگەر هەیە کەمتر هەیە زۆرتر. ئینسانیش ئەگەر دڵی خۆش بوو قسەی خۆش دەبێ، ڕووی خۆش دەبێ، دڵی گەش دەبێ، کە تەندروستیت باش بوو پاشایەکی لەسەر دنیا و منەتت بە کەس نییە، بەڵام کە تەندروستی و بەختەوەری لەدەستدا هیچن نەماوە، ئیتر شەخسییەتیشت لەناو خەڵکا دەڕوا. بەسەرهاتی پیاوێک عەرزی جەنابتان دەکەم کە لەم ماوەیدا خوێنمەوە باسی دکتۆرێکە پێڵەن دکتۆر بێسکی پسپۆڕی نەشتەرگەری دەمارەکانی مێشک و عساب پیاوێکە دکتۆرێکی گەلێک بە ناوبانگی جیهانی خەڵکی فەڕەنسا ئەم پیاوە بە سەرهاتی خۆیمان بۆ دەژێڕێتەوە ئەڵێ من ئەوەی کە لە ژیانی دنیادا مادی هەبێ هەم بووە ئیتر وەکو لە خانوی باش، ئوتومبیلی باش، جێگا و ڕێگای باش، دایمە لەسەر ئەنتەرنێت و کۆمپیوتەر و موبایل بە گوێمەوە، بەردەوام لەبەر سپلیتە، نەخۆشخانەی گەورە، پارە بە لێشاو، بەڵام بەردەوام هەستم دەکرد لە دوو شتا زۆر نوقسانم. یەکەم هەرگیز دڵم خۆش نەبوو، دایمە دڵم تەنگ بوو، هەموو دەمێ هەستم بە دڵتەنگی دەکرد. دووەمیشیان لەگەڵ ئەوەدا کە خۆم دکتۆر بووم، چارەسەری چەندین نەخۆشم ڕۆژانە دەکرد، پرۆستاتم لەگەڵا بوو توشبوو بووم بە ئیتیهابی بۆریەکانی هەناسەم بە بەردەوامی دەکزانەوانە و سینەم ئازاری هەبوو چاوم ئاوی سپی تێکەوتبوو پێویستی بە نەشتەرگەری هەبوو ئەم پیاوە بیر دەکاتەواڵە ڕۆژێک هاتمە سەر ئەوەی خۆم بکوژم خۆم لەم ژیانە جەنجاڵە ڕزگارکەم وتم من دوو شتم هەیە یان خۆم نەخۆشم یان لای نەخۆشم خۆم دکتۆرم یان بەردەوام نەخۆش دەبینم ئازارەکانی دەبیستم یان خۆم ئازارم هەیە شەوێ ئازاری خۆم ڕۆژانە ئازاری خەڵک بینین خوایە ئەمە چ ژیانێکە و چ تامێکی هەیە ئەڵێ بیرم کردەوە وتم لەم جەنجاڵی ناو شاری پاریسی فەڕەنسا خۆم ڕزگار کەم چوم لە بناری شاخێکە کە دێی باب و باپیرانم بووم دوو هێکتار زەویم کڕی دوو هێکتار زەوی زۆر گەورەیە بەڵام نەچووم وەکو خەڵکی ئێمە کابرا چێت دۆنمی عرز دەکڕێت لە سەیرانگایەک لە شوێنێکی باش بەڵام هەموو ئیشەکەی ئەوەیە بەس جومعانە چایەکی لێ دەخواتەوە ئەم وای نەکرد بە ماڵ و مناڵی وت بە کوڕ و کچەکانی خواحافیزیتان لێ دەکەم نە کۆمپیوتەرەکەم لەگەڵ خۆما دەبەم نە ئەنتەرنێتەکەم دەبەم نە موبایلەکەشم بۆ بێنن سارەتان هەیە ویستی سەردانم بکە خۆم ئەچم کولانە خانوویەکی داری وەکو زەمەنی قەدیمی دروست کرد ئەڵێ دەستم کرد بە باغ دروستکردن یەک دوو مانگایەکم ڕاگرت بۆ ئەوەی لەگەڵ خێزانیشم لەگەڵما هات و بەجێ نەهێشتم شیرەکەی بە تەڕ و تازەیی بخەین لەگەڵ دوو سێ پوورە هەنگا کە هەنجوینی تازەم بداتێ دەستم کرد بە نەمام ناشتن لە ماوەی سێ ساڵا دە هەزار نەمام لەو باخەیا ناشت وازم لە هەموو شتێ هەنا خەریکی نەمام ناشتن بووم سبحان الله ڕۆژ ماندوو شەو بە جەستەی شەکەتەوە دەچوومە سەر جێگا و بەیانی بە لەشێکی مرتاحەوە هەڵدەستام لە بیرم چوو بۆ کە من کۆمەڵە نەخۆشیم هەیە جاران بەردەوام حەبم دەخوارد، بەردەوام پشکنینی تایبەتم بۆ دەکرا، بە ماندوێتی و باغ دروستکردن و نەمام ئاودان و تەڕ و تازە میوە خواردن و سەوزەی پاک و خاوێن و هەوای پاک و خاوێن وەختێکم زانی ڕۆژێ چوومە شار فەحسێکی چاوم بکەم کە دەبوو نەشتەرگەری بۆ بکرا وتیان ئاوی سپی چاون نەماوە ئاوەکە بۆ خۆی مەفع بۆتەوە نەماوە سبحان الله میزم دەگیرا پرۆستاتم نەمابوو شەکرەم بەرز بوو زۆر دابەزیبۆوە سیەکانم کە دایمە دەکزانەوە و ئیتیهابی درێژخایەنی هەبوو وەختێ فەحسم کرد سیەکانم وەک گەنجێتی پاک بوونەوانە و هیچم نەماوە ئەڵێ ئەمجا من هەستم کرد بەختەوەری خۆم دۆزیەوە لاشەیەکی تەندروست دڵێکی خۆش چونکە گەڕامەوە بۆ ئەسڵی مرۆڤایەتی هەموو ئەو ئامێرانەی کە من شانازیم پێوە دەکردن و کە بەبوونی خۆم دەزانین هەمویان مای سەرقاڵیم بوون بۆ گەڕامەوە بۆ ژیان و وەکو شوکرانەبژێری خواش بۆ شەهادەکەم خەستەخانەیەکی بچکۆلەم هەر لەو دوو هێکتار زەوێدا کردەوە کە مانگانە یەک دوو عەمەلیاتێک بە بەلاش و خێرەومەندانە و ئینسانیانە بکەم بۆ ئەو کەسانی کە پارەیان نییە دەڵێت کە ئەوەم کرد ئەوەندەی تریش دڵخۆش بووم سەیری خۆشەویستان هەموو ئەو کەلوپەلانەی کە ئەمڕۆ ئێمە کە خەڵکی ئێمە دەبینی هەم دڵی ناڕەحەتە وەکو ئەو دکتۆرە هەم تەندروستی تەواو نییە هی ئەوەیە لەگەڵ ئەو شخصیەتەی کە باسم کرد وا دەزانین هی ئەوەیە و بەڵام ژیان بریتی نییە لە مادە بریتییە لە تێگەیشتن لە ژیان وەڵی تێگەیشتنیش لە ژیان دووشتە یەکەم خواناسین دووەم، قەناعەتکردن بەو بەشەی خوا پێی داوی، سێیەمیان کارکردن نەک تەمەڵی، نەک هەر پارە وەرگرتن و خواردن و خەوتن، بەڵکو کارکردن و ئاوەدانکردنەوەی سەر زەوی شەخسیەت بۆ ئینسان دروست دەکا. ئاگاداری خۆشت بە برای بەڕێزم، پەیامی مینبەر و مزگەوت بۆ من، بۆ تۆ، بۆ برایان، بۆ خوشکان ئەوەیە شەخسیەتی ئینسان گەلێک گەورەیە، شەخسیەت وەکو شوشە وایە ئەگەر شکا یەک ناگرێتەوە ئەگەر ئەمڕۆ وەسیلەیەکەیە درزەکە پڕ دەکاتەوە دەتوانم بڵێم وەک دڵۆپێک ئاو وایە شەخسیەتی ئینسان دڵۆپە ئاوێکە یاخوا نەڕژێ دول لە ڕوتان یاخوا شەخسیەتی ئینسان ورد نەبێ دوایی زۆر بە گران دروست دەبێتەوە بەڵکو کۆ نابێتەوە ئەبێ ئەمڕۆ لەم ڕۆژگاری مادی پەرستەدا وەکو جومعەکانی ڕابردووش وتومە زۆر ئاگامان لێ بێ پەنا بەخوا دینمان لەدەست نەدەین ئەخلاقمان لەدەست نەدەین زۆر ئەم مۆدیلی چاولێکەریە خەڵکێکەیە ماڵ و منداڵی گەلێ بە شخصیەتە هەر بە تێکەڵاوی ماڵێکی بێ شخصیت لە ڕوتان شخصیەتی ماڵ و منداڵی ئەمیش دەڕوا ئاگال لێبێ حیا و حرمەتەکەت ڵۆپە ئاوێکە نەڕژێ و نەتکێ سەرنجیان بە سەراتە بدەن کە لە کتێبەکانی مێژوودا نووسراوە لە ساڵی هەزار و نۆ سەد و سیانزە دا ڕوویداوە، بەرپرسێکی دەزگای پۆلیس و ئاسایشی ئەو سەردەمە لە یەکێ لە یادەوەرییەکانیدا نووسیوێتی ئەڵێ شەوێک ئەو کاتە بە پۆلیس و ئاسایشیان وتووە جەندرمە کە جزمەیان لە پێدا بوو هەتا ئەژنۆیان لەگەڵ کاربەدەستانی شوێنەکەدا بە شارا دەگەڕام لە شاری ئەستەمبوڵە لە تورکیا دەگەڕام بۆ ئەوەی وەزع و حاڵی میلەت بەسەر بکەمەوە و ئەمنی شار پارێزم لە پەنا ماڵێکا دەنگێک سەعات یانزە بۆ دوانزەی شەو بوو زۆر سەرنجی ڕاکێشام دەنگی لایلایی دایکێک بوو کە لایلایی بۆ مناڵەکەی دەکرد زۆر بە غوربەتەوە دەیوت فرمێسک بە چاوما هاتە خوارەوە زۆر غەریب بوو ماڵەکەم دەست نیشان کرد و ئاماژەم کرد بۆ کاربەدەستانی پۆلیس کە بەیانی ئەو شوێنە بزانن ماڵی کێیە و ژن و پیاوی ئەو ماڵم بۆ بانکەن ئەڵێ بەیانی کە چوون تەنها ئافرەتێک هات وتم ئەی پیاوەکەت وتی مێردەکەم نەماوە وتم چەند مناڵت هەیە وتی تەنها یەک مناڵی کۆرپەم هەیە و مناڵەکەشم زۆر خۆش دەوێ وتم من ئەم شەو بەوێدا تەقدیری خوای تێپەڕیم و گوێم لە دەنگی عەجیبی تۆ بوو بەڕاستی تۆ وەکو خوشکم وای دەنگێکی گەلێ غەریب و عەجیبت هەبوو تکال لێ دەکەم ئەو لەیلایم بۆ دووبارە بکەوە من تەسجیلی دەکەم وتی، ناتوانم، من ناتوانم لە بەردەمی پیاوی بێگانەدا دەنگ بەرز کەمەوە. زۆرم لەگەڵ کرد و نەیبیست. ئەڵێ دوایی پێم وت دوو لیرەت دەدەمێ کە دیارە تۆ ئافرەتێکی، مناڵێکی بێ باوکت هەیە و خانووەکەشت دیارە کە دەستکورتی و هەژاریتان پێوە دیارە. دوو لیرەی ئاڵتوونی عوسمانیت دەدەمێ. وتی ناتوانم وتم بۆت ئەکەم بە چوار لیرە وتی هەر ناتوانم وتم شەش لیرەت دەدەمێ وەکو ئێستا شەش وەرەقە بدەی بە کەسێک لە مەسافەی پێنج دەقەدا بڵێ لای لایەکم بۆ بکە وتی دڵنیا بە ناتوانم وتم پەردەت بۆ دەگرینەوە بڕۆ ئەو دیو پەردەکە و ئیتر هیچ کە ئینکاریم لەگەڵا مەکە من ئەو سەوتە زۆر معجیبم پێ و پێی سەرسامم ئەمەوێت سەوتەکەت بگرم ئەڵێ کە بیری لە پالە زۆرەکە کردەوە شەش لیرە و پەردەش دادەندرایەوە بەڵام پەردەکە وام دانا کە قاچ و قولی بە دەرەوە بێ وتم پەردەیەکی بەرزی بۆ بگرنەوە بەڵام ئەو ئێمە نەبینێ خستیانە ئەو دیو پەردەوە و دەستی کرد بە لایلایە وەکو ئەوەی شەو وتی زۆر هەموو پێی سەرسام بووین هاتە دەرەوە بەڵام لەو کاتەدا دەڵێ بە ڕەفیقەکانم وت کەوا لەگەڵ مابوون وتم سەیری قاچ و قولی ئەو ئافرەتەکەن چۆن دڵۆب دڵۆب عەرەقە پێیا دێتە خوارەوە کە هاتەوە ئەم دیو پەردە هەرچی لەشی بوو لە عەرەق هەڵکشابوو لەگەڵ ئەوەدا سەرمای زستانی ئەستەمبوڵیش بوو بە دەستەسڕێک دامانێ و دەموچاوی خۆی سڕێ و هەموو لەشی ئەلەرزی پارەکەی وەرگرت و ڕۆیشت سێ چوار ڕۆژێکی پێچوو لە دەرگا درا کە دەرگا کرایەوە هەمان ئەو ئافرەتە بوو وتی هاتوومەوە جارش کە لای لایەکەتان بۆ دووبارە بکەمەوە ئەڵە کاتەوانێ خۆی داوای کرد وتم فەرمو وتی ئەم جارە چەندم بەخشیژە دەیتێ وتم چەند باشە وتی وەکو جاران شەش لیرەیان زیاتر وتم نا زۆرە، وتی چوار لیرە، وتم زۆرە، وتی دوو، وتم زۆرە، وتی یەک لیرەشم دەیە هەر دەیڵێم، وتم هیچ نادەم، وتی دەی باشە با هەر ڕێگاکە بە فیڕۆ نەڕوا، هاتووم لایلایەکە هەر پێشکەش دەکەم، ئەمجارە پەردەش دانەدرایەوە، هەر لەبەر چاوی هەموومان لایلایەکەی وت، بەڵام نە عەرەقی کردەوە، نە لەرزی، نە شەرمیشی کرد، ڕۆیشت و هیچ پارەم نەدایە دوو سێ جاری تر هاتەوە وتم خوشکی من من یەک جار ئیشم بەو کارەی تۆ بوو ئیتر جارش کە بەیەرێ بێیتەوانە سزات دەدەم تۆ ئافرەتێکی ئەبێ پێویستە لە ماڵ و حاڵی خۆدا بە حورمەتەوە دانیشی هاوڕێکانم لێیان پرسیم شتێکی غەریب و عەجیب بوو تۆ ئەم کارت بە مافرەتە کرد وتم ئەوە دەرسێکە بۆ ئێوەش بۆ خۆمان بۆ ماڵ و منداڵمان ئەوە حیا و حرمەت بوو هەها یەکەم جار لەو دیو پەردەشەوە چۆن عرق دەهاتە خوارەوە ئەوە شەخسیەتی ئینسانە بە چەند دڵۆپ عەرەقێک و لەرزینێک دەڕوا بەس جاری یەکەمی زەحمەتە بەس جاری یەکەمی زەحمەتە جاری دووەم پەردەشی ناوێ واللهی ئەوە بەسەرهاتێکی واقعیە و دەرسە بۆ هەمومان بۆ ژنان و بۆ پیاوان بۆ کڕان و بۆ کچان بەس وریای خۆت بە یەک جار قاچن نەخلیسکێ ڕفتاری دزێ و ناشرین ئەو خوشکانەم کە ڕێزمەیە بەتابەت ئەوەی دێ بۆ مزگەوت کە سترێجی لە پێدایە کە تەنورەی کورتی لە پێدایە کە قۆڵ و قاچی ڕووتەوە یەک جاری زەحمەت بووە یەک جار جاری یەکەمیان زۆر ناڕەحەت بووە جاری دوم تازە بە خیاڵی دانایە ئاگا لێ بە قاچم نەترازێ ئەو گەنجە یەکەم جار دەست بۆ عرەقێک دەبا پەنا بەخوا بەس جاری یەکەمی زەحمەتە جاری دووەم شانازیشی پێوە دەکات لەو سەرجادە دەیخواتەوە تۆی مسلمان پێت عیبە سەیری شوشەکەی کەی لە ڕێگادا پێت عیبە قاچی لێدەی کەچی ئەو بە سەرێوە دەنێ هەموو خەڵکی سەیری دەکات و تەلەڤیزیۆنیش تەسویری دەکات ئەو کەسەی دەچێتە لای کاربەدەستێک هەر یەکەم جار حرمەتت هەیە ئەوەی کە دەچێتە بارەگا حیزبەکان کە ئیشی ئەوەی نیە کابرا حیزبە کەیفی خۆیەتی بەڵام من تۆ کە ئیشمان ئەوێ نیە هەر جاری یەکەم و دووەم حرمەتت هەیە واللهی دوایی دەرت دەکەن یەکەم جار پارە دەداتێ جاسوسی بکەیت دووەم جار بە بەلاشش بیکەی ڕێز لێ ناگرێ ئاگال لە شخصیتت بێ نەڕوشێ دڵۆپە ئاوێکە و نەڕژێ دوای خۆت و خێزانت ئاگات لە مناڵەکانت بێ، بە تایبەتی خۆشەویستان پشووی هاوینە، دوای ئەوەی خوێندن تەواو بووە، بەڵام پەروەردە تەواو نەبووە، ئەگە پڕۆسەی خوێندن تەواو بووە، بەڵام پڕۆسەی پەروەردە بەردەوامە، مامۆستایانی بەڕێز ڕەنجی زۆریان کێشاوە، کارتی دەرەجەکانی بێ پێی خۆی، مامۆستا زوڵمی لە کەس نەکردووە، داوێتێ وەک قوتابیەکەت، بەڵام ئەمجا دەکەوێتە سەر تۆی دایک و باوک تکایەکی برایانە تکایەک لە خوشکان ئەو مناڵە بەهرەی خوایە بە تۆی بەخشیوە ئەو مناڵە قەسێ قەدری دەزانێت کە نیەتی کە ڕۆژانە تەلەفۆن بۆ ئەم مامۆستا ئەو مامۆستا ئەو مسلمان دەکە دوعایەکی خێرم بۆ بکەن بەڵکو عیلاجێک دەرمانێک دەرگایەکی ڕەحمەتم لێ بکرێتەوە و سۆز و نازی دایکایەتی و باوکایەتی بەخشین بە کۆرپەیەکی ناو باوەشمان ها ئەو دەزانێت کە مناڵ چەند شیرینە دەی خوا ئەو مناڵە جوانەی داوە بە تۆ لەم پشووی هاوینەدا تخوا بەڕەڵای مەکە بەو گەرمایە ئەم دوای نیوەڕۆیە دیقەت بێ لەم سەرجادانە مناڵ دەسوڕێتەوە شەوان ئێمە دێینە مزگەوت و دەڕۆینەوە مناڵی بچووک بە کوڕ و بە کچەوە پاسکیلی پێوە لەم سەر شۆستانە وا دەسوڕێتەوە لەو باخچانەدا ئەو گەنجە جوانانە دەبینم بەداخەوە نێرگەلە دەکێشێ قسەی ناشیرین و جوێنی ناشیرین بەیەک دەدا هەرچەند تۆ پەروەردەکەت جوان بێ هەرچەند مناڵەکەت ڕێک و پێک بێ ئەگەر ڕۆیشتە ناو کۆمەڵە خەڵکی خراپەوە ئەگەر یەکی یەک قسەی ناشیرینیان لێ ببیستێ دڵنیابە یەکی یەک جنێ و یەک قسەی ناشیرین کاتەوە یەک قاموز لە جوێن فرۆشی دەردەچێ بۆت دوایی لە خشتە دەچێ ئاگادار بن زۆر کارێکی ناشیرینە مناڵ ئەو مناڵە یەکی ئیبتیداییە دووی ئیبتیداییە تا شەشیشە مەعقولە دەی و یانزەی شەو لەسەر جادە پاسکیل لێ بخوڕێ ئەی دایک و باوک چۆن غیرەتت قبوڵ دەکا لەم مناڵە نەپرسیتەوە واللهی من وەکو برازای خۆم و خوشکەزای خۆم جەرگم بۆ مناڵانە دێشە کە دەیان بینم تکایە ئاگاتان لێیان بێ ئەها سیرکەن پیاوێکی بەڕێز خاوەن دوکان خۆی بۆمان دەژێڕێتەوە بەسەلاتەکەی تۆمار کراوە لە کتێبەکاندا لە ئەسرینەکانی سەدەی بیستەمدا نووسراوەتەوە، باسی ئەوە دەکات پیاوێک خاوەنی دووکان دەبێت، یەک مناڵی دەبێت تەمەنی پێنج ساڵ دەبێت، زۆر بە ڕەوشت و ئادابی جوان، ها مناڵی وا هەیە ئەڵێی گەورەیە ڕەفتار دەکات، کە دەچیت سەلام دەکات، لەبەرت هەڵدەستێت، خزمەتی دایک و باوک دەکات، بەم مناڵە، بەڵام عەقڵی گەورەیە، ئەم مناڵە دەڵێت ئاوا پێم گەیاند، ڕۆژێکیان لەگەڵ خۆی دەیبات کە لە بازاڕ جلوبەرگی بۆ بکڕێت، ئەڵێت خۆم دووکاندار بووم، قەدەری خوای پەروەردگار مشتەریەکی زۆر ڕووی تێکردم لەو کاتەدا کە مشتەریەکانم دەهاتن لەگەڵ بەڕێکردنی ئەوانە خەریک بووم کە ئاوا چاوم لار کردەوە مناڵەکەم نەمابوو گەڕام ئەم دراوسێ دوکان ئەو دراوسێ دوکان مناڵ دیار نەما بە پەلە دوکانم قەپات کرد و ڕۆیشتم بە دووی مناڵە ئەو گوزەری دوکانی خۆمان گەڕام مناڵ نەبوو لە بڵندگۆی مزگەوتێکەوە بانگەوازم کرد لەو نزیکانە هەر کەسێ مناڵێک بەو ناوە و بەو جلوبەرگە بیدۆزێتەوانێ خەڵاتی سەد دۆلاری ئەدەمێ بەس بۆم بێنێتەوە سەد دۆلار خەڵاتێتی ئەڵێ کەس نەبوو شەو چوومەوە گەلێ ناڕەحەت بووم لەوەش نەدەترسان مناڵەکەم کەس بیفڕێنێ و بە پارە پێم بفرۆشێتەوە چونکە خراپەیەکم بۆ کەس نەبوو ئەوەندەش دەوڵەمەندێکی ساماندار نەبووم بۆ بەیانی ئەڵێ لە دوکانەکەمان غەمگین دانیشتبووم پیاوێک هات بۆ لام جا ئەو پیاوەی دووەمیشان ئەڵێ کە مناڵەکەم دۆزیەوە ویستم بیبەمەوە کە گوترا سەد دۆلار بۆ هەر کەسێک کە ئەم مناڵە بێنێتەوە وتم باوکی تیم بە جەرگی گەیشتووە ماوەیەکی کە خۆت ڕاگرە خەڵاتەکە ئەکا بە 200 دۆلار ئەم شەو نەچێتەوە بەیانی 500 دۆلاری ژەدا مناڵم گرت و برمەوە بۆ ماڵی خۆمان بەڵام بۆ بەیانی هاتمەوە و گوێم هەڵخست هیچ کەس باسی مناڵ ناکا نە بانگەواز ماوە و نە کەس مەشغوڵە کابرا لە دوکانی خۆیان مەلول دانیشتووە سڵاوم لێ کرد و چووم بۆ لای و خوابازاڕیم لێ کرد وتم جەنابت مناڵت لێ بزر بوو وتی بەڵێ وتم نەدۆزێ وتی نەوەڵا وتم دوێنێ گوێم بیست بووم سەد دۆلارت داوە بۆ هەر کەسێک کە ئەم مناڵت بۆ بێنێتە وتی بەڵێ وتم دیارە ئەمڕۆ مناڵەکە نەدۆزراوەتەوە خەڵاتیش زیادی کردو وتی نەوەڵا ئەمڕۆ هیچ نادەم وتم سەیرە تۆ دوێنە سەد دۆلار دەدا ئەمڕۆ هیچ نادەی وتی من مەبەستم مناڵەکە نەبوو مەبەستم خوڕەوشتی مناڵەکە بوو من ویستم مناڵەکەم شەوێک لە ماڵان نەمێنێتەوە ئەخلاق کەوچکی ماڵانی بەدەمانەچێت جوێنی مناڵان فێر نەبێ بۆیە ویستم وا بە پەلە بگەڕێتەوە بۆ ئامێزم بەڵام ئەمشەو لە دەستم چوو لە هەر شوێنێکا بێ کۆمەڵک تەربیەتی وەرگر کە جیاوازە لە تەربیەتی ماڵەکەی خۆم ئیتر هەر کەسێک گلی دابێتەوە لای خۆی لە ڕووی یاساییەوە تاوانبارە و جەنابیشت وابزانم لای تۆیە سەری خۆت مەیەشێنەوە مناڵەکەم بۆ بێنەوە چونکە کەسی تر لە بەیانیەوە لێ نەپرسیوم من پەروەردەی مناڵەکەم بەلاوە گرنگ بوو پێم خۆش بوو بفەوتێ بەڵام ئەخلاقی لەدەست نەدا ئەڵێ وەڵی سبحان الله هێنایەوە شەو لەگەڵ مناڵی ئەو ماڵانە یاری کردبوو ئەو پیاوە ئەڵێ بوو بە شەش ساڵ ڕەفتاری ئەو شەوم بێ تەرک نەدەکرا کە لەگەڵ ئەو مناڵانە فێری ببوو جارێکیکە سەیری کە پەروەردەی مناڵ وایە بە شەوێک خەڵکی خەمخۆر ئاوایە ئەی تۆ چۆن ویژدانت قبوڵ دەکا فڕێی دەیە سەر ئەو جادە دوای بێ ماڵوێرانی بۆ خۆت بۆ کابرایە گەڵابەی پێیە مناڵێکی بچووک لە پاسکیلا نابینێ کە لێیدا کوشتی ئەمجا ئەویش شەرمەزار دەبێت تۆش دڵ سوتاو دەبی لەبەرەوە بیکە بە عادەت دوای نوێژی مەغریب قاپیەکەی دەرگات داخە مەهێڵە مناڵت لە دەرەوە بێ ئەم هەموو وەسیلە هەیە با ئازاری بۆ خۆت بێ بەڵام ئازاری بۆ کۆڵان نەبێ مەعقولە سعات یانزەی شەو ئا بۆ کۆڵانانی خوارەدا بڕۆ مناڵ وا یاری تۆپێن دەکات تۆ بەچێتە ئەم حەوشەوە لە پەنجەرەی ئەو ماڵ دەدرێ ئەمانە شتێکی نابەجێن والله حەق وای ئێمەی مسلمان لەم ڕەفتارانە بە دوور بین مناڵ شخصیەتی لە مناڵیەوە دروست دەبێت لە مناڵیەوە فێری کە قەن نەڕواتە دەرەوە کە بوو بە گەنجیش هەر لە باوەشی دایک و باوکەکەی خۆیدا دەبێت ئەو گەنجەی ئەمڕۆ تریاک کێشە ئەوەی عەرەق خۆرە ئەوەی قومارچیە ئەوە بەرهەمی ئەوەی مناڵیە کە شەوێ دوانزەش هاتۆتەوە کەس لێی نەپرسیوەتەوە وەرە لە مناڵیەوە کوڕو کچەکەت فێرکە کە دوای مەغریب بێتەوە ماڵەوە دڵنیابە لە گەورەییدا هەر ئامۆژگاری ناوێ هەر خۆی فێر دەبێ دێتەوە ناو باوەشی دایک و باوکی خۆی گەنجێکی ڕێک و پێک دەردەچێ وەرە لەم پشووی هاویندا فێری قورئانی کە وەرە بینی لە بۆ شوێنانی دەرسی قورئانی لێ دەوترێتەوە وەرە لە ماڵەوە سیدی هەیە سەوت و سوڕا وەک مامۆستا دەرس بە مناڵەکەت دەڵێ وەرە مەشغولی کە بە کۆمەڵێک خوێندنەوە بە کۆمەڵێک گۆڤاری و چیرۆکی مناڵانەوە ئەم سەردەمە حەیفە ئینسان دەست بەتاڵ بە پاسکیل لە کۆڵانان مشکلە بۆ خۆشی بۆ خەڵکیش دروست کا پێغەمبەری خوا صلی الله علیه و سلم زۆر ئاگای لەم ئومەتە بۆ کە شخصیەتی پارێزراو بێ تەنانەت لە شتە بچووکەکاندا هەر شتێک سەرنجی خەڵکی ڕاکێشا و ئاوڕی بۆ دایتەوە بە چاوێکی سوک سەیری کردی پێغەمبەری خوا فەرموویەتی خۆتی لێ بپارێزە سبحان الله حتی باوێشکدان حتی پشمین لە فەرموودەی صحیحی پێغەمبەرە صلی الله علیه وسلم کە ئەبو هرێرە بۆمان دەگێڕێتەوە دەفەرمێ كان رسول الله إذا عطس وضع يده أو ثوبه على فيه وخفض بها صوته والله پێغەمبەری خوا صلی الله علیه وسلم خۆی بە کردەوە نیشانی داین و فێری کردین کاتێ دەپشمین دەستمان یان دەستە سڕێک پارچە قوماشێک بگرین بە دەم و لوتمانەوە نافەرمێ کونە لوتت قەپات بکە با مێشکت نەتەقێ نەخێر بەڵام دەم و لوتت بگرە با فەرمووی ئەو سەوتە بەسەر خەڵکا جێبەجێ نەبێ هیوا هەیە لە مزگەوتێکا دەپشمێ لە دانیشتنێک هەموو خەڵک ئاوڕ دەداتەوە ئەوەندە سەوتەکەی بەقوەتە ئەوە زۆر جا ڤایرۆس و میکرۆب و نەخۆشی و پریشیش بەسەر خەڵکا بڵاو دەبێتەوە شەخصیەتت پێی لەکەدار دەبێ مەهێڵە لەوەشە تەنانەت لە باوێشکدانا کە بەرە ئەو خەوی نایەو بێتاقەت نەبێ یەکسەر تەئسیری تێ دەکەی ئەویش بەرامبەرەکەت وا دەکا وە چەند ناشرینە تخوا یەک جار چاوت لە خۆت بێ کە باوێشک دەدەی دەمت کراوەیە چەند دیمەنێکی ناشرینە چۆن ئەو دەنگ بەرزکردنەوەیە لە شەخسیەتت کەم دەکاتەوە ئەمانە خاڵی بچووکن مسڵمان لە پێغەمبەرەی ئازیزەکەیەوە صلی الله علیه وسلم فێر دەبێ لەمانەش خۆت پارێزە پێغەمبەری خوا عادەتی وابوو کەسی تەریق نەدەکردەوە بەڵام کەسێک کارێکی بکردایە شەخسیەتی پێی بشکایە پێغەمبەری خوا ئاگاداری دەکردەوە نەسیحەتی دەکرد ئاگال لە خۆت بێ ئا ئەم کارە پێی سوک دەبێ یەکێ لەوانە عومەری کوڕی ئەوی سەلەمەیە دەفەرمێ مناڵێکی تازە پێگەیشتو بووم وەکو ئاو مناڵە چاوگەشە جوانانە ڕۆژێ پێغەمبەری خوا صلی سەلەم لە ماڵمان بوو من لەگەڵ پێغەمبەری خوادا حەزم کرد نان بخۆم و لەسەر لەگەڵ ئەو قاپەی ئەوانانم دەخوارد ئەفەرمێ بە حەموو لایەکە دەستم دەخستە ناو خواردنەکەوە مش و غوڕ و مەژغوڵ و پێغەمبەری خوا ڕێک مەچەکی گرتم فەرمووی بوەستە ها پێغەمبەر قەتی تەریق نەدەکردەوە بەڵام ئەم مناڵە با لە ئێستاوە فێری ئەوە نەبێ بۆ کوتێک نان بۆ کوتێک گۆش شخصیەتی خۆی بڕوخێنێ پێغەمبەر ڕێک مەچەکی گرتم فەرمووی یا غولام کوڕی گەنج وتم بەڵێ ئەی پێغەمبەری خوا فەرمووی سەمی الله بسم الله نەکرد ئەوەندە پەلەپەلی ناوێ ئەو هەڵمەت لێدانە بە دوو سێ وشە ئەم گەنجە گەورە بووە هەها دوایی بۆ ئیمامی بوخاری و مسلمی دەگێڕێتەوە ئەفەرمی پێغەمبەری خوا ئەو ئامۆژگاری کرد مقەل لە یادم نەکرد چەند جوانە ئینسان مناڵەکەی فێری نانخواردن کە و چەند ناشرینە ئینسانی وایە دەچێتە سەر سفرەیەک دوور لە ڕووتان یعنی ئەوەی کە خەڵکی سەر سفرەکەی هەموو جارە خەریکی نانخواردنە خەریکی ئەو بزانە چۆن دەخوا شەخسیەتی خۆت حەیف نیە بۆ نان خواردنێک لە کەدار کەی و پێغەمبەری خوا صلی سەلەم سەحابەکانی قەد ڕوشکێن نەکردووە بەڵام کەسێ ڕەفتارێکی دزێوی کردبێ کە کاری کردبێتە سەر شخصیت و کەسایەتی تەریقی کردوێتەوە بۆی لێی بێتە دەرس و دووبارەی نەکاتەوە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم پیاوێک دێ بۆ لای عەرزی دەکای پێغەمبەری خوان خۆشەویستم نوری چاوم تۆی لە هیچ کەسێک نیە لەم سەر زەوێدا کە خۆشترم نەوی تخوا ئەی پێغەمبەری خوا دڵم مەشکێنە وەرە بۆ ماڵم و بۆ بەرەکەت پاروێ نان لە ماڵم بخۆ بەڵام خۆت و چوار کەس من تەنها جێگای پێنج کەسم هەیە و نانی پێنج کەسم پێ دەدرێ خۆت و چوار کەس واتە بە خۆتەوە ببنە پێنج کەس ئەوەندە وەرن واتە دروستە هیچ عیبە نییە کەسێک کەسێ میوانداری دەکا بڵێ ئەوەندە کەسە زیاتر نەبن من ئەوەندەم جێگا هەیە و بە ئەوەندە مرتاح دەبم خزمەتم بۆ دەکرێت پێغەمبەری خوا صلی اللە علیە و سەللەم نوێژی نیوەڕۆی کرد لە مزگەوتدا و چوار لە هاوەڵانی پێشتر ئاگاداری کردبوون کە نیوەڕۆ لە ماڵی فڵان کەسین با بڕۆین ڕۆیشتن پیاوێک بە شوێنیان کەوت خۆی تێ هەڵکێش کرد بەبێ ئەوەی کەس پێی بڵێ بەبێ ئەوەی پێغەمبەری خوا فەرمێ بڕۆ گەیشتنە بەر دەرگا بووبوون بە شەش ئەم پیاوە خۆی تێ هەڵکێش کرد پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم دەفەرمێ کە لە دەرگایدا کابرا فەرمووی ئەی پێغەمبەری خوا تەشریف بێنە ژوورەوە ماڵی جەنابتە فەرمووی ان هذا تبعنا کاکە بوەستە جارێ ناینە ژوورەوە ئەم پیاوە شوێنمان کەوتووە ئەم پیاوە داوا نەکرابوو خۆی تێڵچێش کردین ها سبحان الله تەریقکردنەوەیە وەستاندنە ئیز لەسەرگرتنە ئینە هذا تەبیعنا ئەم پیاوە خۆتی هەڵکێشی مەجلیسەکە بوو فان شیت ان تاذن له ئەگەر ئیزنی بدەی ماڵت ئاوا بێ نەوەک برسیەتی پاڵی پێوە نابێ وان شیت رجع ئەگەر قبوڵیشت نەبێ ئەبێ بگەڕێتەوە خەتا لە خۆیەتی تۆ هیچ تەریق مەبەوە خەتا لە تۆی خاوەن ماڵەوە نییە ئەگەر پێت خۆش نییە ئیزن نادەی دەبێ ئەم پیاوە بگەڕێتەوە باجارێش کە فێری ڕەفتاری ئاوانە بێ کابرای خاوەن ماڵ فەرمووی، بەل آذن له یا رسول اللە، ئەی پێغەمبەری خوا ئیزن دراوە و لە خزمەتیام و ئەویش لەسەر چاوانم وەکو جەنابتان، با بێتە ژوورەوە، پێغەمبەر فەرمووی، ئەمجا وەرە ژوورەوە بەڵام جارێکیکە وا مەکە. کەواتە قەت خۆت تێهەڵکێش مەبە، شەخسییەتی خۆت، دوو کۆمەڵە خەڵکێک دەعوەت کراون با بە تۆش بڵێن فەرموو لە کاتێکا دەڕۆنەوە، چونکە کابرا پێی عەیبە، ئەگەر مەبەستی بوایە بەخوا ڕۆژی پێشتر بە تەلەفۆن بە تایبەت لەم سەردەمەدا پێی دەوتی. کۆمەڵە خەڵکێک دەچن بۆ ماڵێک، وەلای نەخۆشێک، بۆ سەردانێک، ئەگەر بە تۆشیان نەوتبوو پێشتر خۆی تێهەڵکێش مەکە بۆ لای بەرپرسێکی حیزبی دەچن بۆ مەقەڕێک دەچن کەس بە تۆی نەوتۆ مەڵێ بابخوا با منیش بێم بزانم چ باسە ئەها بە چاوی سوک سیر دەکرێی خۆ تێهەڵکێش مەبە هەر بە فەرموویەک تۆش مەڵێ فەرموو بەتایبەت ئەمڕۆ ئاماژە بەوە دەکەم خاڵێکی گەلێ ناشیرین هەیە وێر کابرا لە سارێ بە پاس دەڕوا بۆی پارەی قەمەرە نەدا دوو نەفەر خۆڵقی دەکا ناسیاوێتی دراوسێتی خزمێتی یەکسەر مەڵێ بەڵێ ماڵت ئاوا بێ کابرا لە جیاتی نەفەرێک پارەی سێ نەفەر بدا کابرا تەکسی پێیە چوار نەفەر دەگرێ من جارێکیان لە تەکسیەکە بووم یعنی خۆم بە چاوی خۆم بینیم کابرا سێ نەفەریان برادەری خاوەن تەکسیەکە بوون ماڵیان ناوە بە حرمەتی مەلایەتی تێ مامۆستا تۆ لە پێشەوە دانیشە ئەوان هەر سێکیان لە دوا بوون کە پارە کۆکرایەوە کابرا ئەوەندە وتی کاکە عادی من بێجا ئەمەندەتان بۆ ڕێکەوتەوە وتیان دەی ماڵت ئاوا بێ حەتا کابرای سایەق هەستم کرد لە دم و چاویا غەریبیەکم خوێندەوە وتی توخوا مامۆستا دە تۆش لێی گەڕێ یانی با هەر بە بەلاش بڕۆم تازە معقول نییە کابرا سارەیەک لەوانەیە ی دوو خێزان بێ با حرمەتیشت بگرێ بەڵام کاکە خوای گەورە ڕزقت با بەڵام ئەمە خەتە ئەمە کەسابەتە بەڵام کە لەو سەجادە تووشت بووم لەوانەیە بڵێم بمگەێنە ئەو سەری شارۆچکە و هیچ پارەشت بدەم داوانەکەی و تۆش چاوت تێوەی نەبێ یان کابرا دوکاندارە با بڵێ عادی خۆشم بێ یەکسەر مەڵێ بەڵا قوربان بەس زیاد بێ بیخەیەوە ناو ژیرفانتەوە چونکە ئەمە شوێنی کەسابەتە ئێمە ئاگامان لەوە بێ ئەو وێرانە کابرا تەزبێحێکی بەدەستەوەیە هاندێکی موبایلی بەدەستەوەیە خۆ ئەو کوفری نەکرد وتی جوانە تۆ تە فەرم و مبارەکت بێت یەکسەر بیخەیتە ژیر فانتەوە ئەگە مەبەستی بێ خۆی بە دیاری بۆت دێنێ ئەو فەرموو قبوڵ مەکە چونکە وا لێدێ خەڵک بە شخصیتت لەکەدار دەبێ خەڵک لە خۆیەوە لێت دەترسێ خەڵک بە کەسێکی سووک دوول لە ڕووی جەنابتان پەرژین بێت تەماشات دەکا حتا ئاخر خاڵکە ئاماژەی پێ دەکەم و ئەمە لە کۆمەڵگای ئێمەدا من تەفسیری قورئانکاوەی خوێندومەتەوە سبحان اللە موفەسیرین ئەم دەردەیان لەناو کۆمەڵی خۆشیاندا بینیوە ئەویش خۆکردنە بە ماڵاندا بەبێ ئیزن و بەبێ لە دەرگادان بەبێ لە جەرەزدان کابرا سیرەکەی بە پەنجەرە سەری پێداگرت و ئاوڕ دەبێ سیرەکەی لە پشت پەنجەرەیە ئەی باشە ئەو جەرەسە گەورە ئەی ئەو دەرگا گەورە ئەی لە دەرگادانێک ئەخر وەختەکان وەختی نیوەڕۆیە کابرا وەختی ئیسراحەتێتی وەختی سەعات نۆی شەوە وەختی خۆکردنەوەیەتی پشودانێتی بە تایبەت ئەمڕۆ موبایل هەیە پێویستە ڕوخسەتێک وەرگری یان لە جەرەسەکە بدا بزانین پێغەمبەری خوا صلی الله علیه و سلم ئەمانەشی تەریق کردوەتەوە با ببێ بە دەرس و عیبرەت بۆی عیب نییە ئەگە تەریقی بکەیەوە کە بەبێ لە دەرگادان هاتە ژوورەوە گوێ بۆ فەرموودەیەک بگرن کە بوخاری مسلم لە حەدیسی متفق علیه دا ڕیوایەتیان کردووە عن کلدە بن حنبل ئەم پیاوە ناوی کلدەی کوڕی حنبلە دەفەرمێت چوومە ماڵی پێغەمبەر صلی الله علیه وسلم بەبێ لە دەرگادان بەبێ کۆکەکردنێک بەبێ هەست و خستێک کە چووم پێغەمبەری خوا لەگەڵ خاعەت و عایشە ڕاکشابوو لەو کاتەدا کە چوومە ژوورە پێغەمبەر صلی الله علیه و خێزانێ ماڵی خۆیەتی بە ئاستم خێرا دەرگاکەم کردەوە خۆم بە ژوورا کرد دەفەرمێت پێغەمبەری خوا صلی الله علیه و سلم کە کەس خەڵکی تەریق نەدەکردەوە بەڵام لەم حاڵەتە پەس بوو فەرمووی ارجع بگەڕێەوە بڕۆوە دەرەوە بڕۆوە دەرەوە، بڕۆوە بڕۆ قاپیەکەی دەرەوەی ماڵ، فقل السلام علیکم، دەنگ هەڵبڕە، ئەوە لە جیاتی جەرەسی ئێستا جەرەس نەبووە، دەنگ هەڵ بڵێوە سەلامی خواتان لەسەر بێ، ماڵەکە، ئەئەدخول، ئەرێ ڕوخسەت هەیە بێمە ژوورەوە؟ ئەم جاگە کوتمان فەرموو جارەشکە وەرە ژوورەوە ها کابرای گێڕایەوە لەی فەرموو دەقەی ناکا وەرە ئێمە پێمان عیبە بەڵام عیب نییە عیب بۆ ئەوە کە نازانێ دەرگادان چییە هەتا ناتە پشت سەرت نازانێ پێغەمبەری خوا صلی اللە سلم فەرمووی الاستئذان ثلاث لە دەرگادانیش لە سێ جار زیاتر حەرامە لە دەرگادان لە سێ جار زیاتر حەرامە سێ جار وای پێ کێشا کە جەرەسی نەبوو کە گوێی لێ بێ یان سێ جار دەستت بە جەرەس داهێنا مەسافەی دەقەیەک جاری بیدەیە بۆی کابرا لەوانەیە جلێک لەبەرکە لەوانەیە خۆی کۆکاتەوە لەوانەیە ژوورەکە پەرش و بڵاو بێ با لە مەسافەی ئەو سێ دەقەیەدا خۆی کۆ دەکاتەوە یەکسەر دەست لەسەر جەرەس دامەنێ تا دەیسووتێنی سێ جارە مەیکە بە چوار جار فەین ئەذینە لەکە ئەگەر کابرا لەو سێ جارەدا جوابی دایە و وتی فەرموو وەرە ژوورەوە وئیلا فەرجع مەیکە بە چوار جار لە دەرگادان و جەرەزدان بگەڕێوە بگەڕێوە دیارە ئەو ماڵە ئامادەیی پێشوازی میوانیان نییە سبحان الله ئەو قورآانەی کە باسی ئەم جمعە و جەماعەتەمان بۆ دەکا ئەو قورآانەی کە باسی وە دەکا هەر کەسێ سێ جمعەنەکە پێغەمبەری خوا دەفەرمێ مۆری نیفاق لەسەر دڵی دەروونی دەدرێ وەڵڵاهی هەر لەو قورئانەدا دەفەرمێ وئین قیل لەکم ارجعوا فارجعوا هو ازکا لەکم هەر وەختێک لە دەرگای ماڵێکتاندا داوای ڕوخسەتتان کرد کابرا وتی نەوەڵا یان ژنەکە وتی داوای لێبوردن دەکەم کاتم نییە میوان ڕاگرم کاتم نییە بتبینم نەخۆشم ماندوم خێزانم نەخۆشە مناڵم نەخۆشە مناڵم سەعی هەیە میوانی ترم دێ میوانی ترم هەیە هەر شتێکی بۆ وتی، وتی کاتم نییە، فارجعو، یەکسەر بگەڕێوە، بڵێ زۆر ئاساییە، زۆر ئاساییە دەگەڕێمەوە، هو ازکا لکم، ئەوە شەخسییەتتان پێی بەرز دەبێتەوە، ئەوە پێی گەورە دەبن، وە کابرای ماڵ، خاوەن ماڵیش تاوانبار مەکە، بڵێ قەسەم بەخوا تا ماوم چاوم بە ماڵی ناکەوێتەوە، ناوا مەڵێ، قورئان واسی کردووە ئەگەر وتی مۆڵەتت نادەم مەجالم نییە ناتوانم بتبینم بگەڕێوە شەخسیەتت بۆ دروست دەبێت چونکە ئەو پیاوەش ئینسانە ئەو ئافرەتەش ئینسانە ئەوەش ماڵە لەوانەیە ئەوەندە ماندوو بێ هیوا هەیە میوانی هاتووە توێتی قەسەم بەخوا ترساوم قسە بزڕشێنم ڕۆژ ئەوەندە ماندوو بووم کابرا شتێرخەو بۆ شەو هاتووە حەتانی وە شەو من لەوە ترساوم قسەکان تێکەڵ و پێکەڵکەم چونکە ئەوەندە ماندوو بووم ئەو هێشتا لە شەو زووە نەخێر وا مەبە هەر هەستت کرد زوو بڕۆ چونکە ئەوش ئینسانە با لە دوایدا لە دڵەوە ئەو خۆشەویستیە کەم نەکا با زەمت نەڕوا بڵێ فڵان کەس چۆ ماڵی فڵان کەس بە حەیاتی هەڵناستێ لێت بترسێ خەڵک لەبەرەوە ئەمە هەموو کەسایەتی ئینسانی لەسەر دروست دەبێ و هەمووی دینە و هەمووی قورآن و حەدیسی پێغەمبەرە صلی الله عليه وسلم ئومێدەوارم ئەو لە دەرگادانە بەڕاستیەوە حەت تەفسیرێک دەخوێنێەوە علەما ئەوە ئەوە گرفتیان بووە بە تایبەت بۆ وڵاتی ئێمە و مادام فەرموودەکانی پێغەمبەری ئازیز و قورئانی پیرۆزیشی لەسەرە تکایە مەچنە ماڵی هیچ کەسێکەوە لە دەرگادان نەبێ و پێشتر ڕوخسەت وەرگرە چەند شادمان بووم برادەرێک بۆی گێڕامەوە برایەکی مسلمان وتی ماڵی برادەرێکم بە ژن و مناڵەوە زۆر خۆشەویست بوون لەلام دەعوەتم کردن ئاگادارم کردن کە سپەی ئێوارە لە ماڵی ئێمەن ئەڵێ قەدەری خوای گەورە من دوکاندار و ئەوی شەردی ئالی کەسابەت کە ئێواران دە بە خێزانی کۆبینەوە لە نیوەڕۆ بەدواوە وەزعی خێزانم تێکچوو دڵی بە یەکا دەهات خەریکی بورانەوە بوو وەڵای لە ڕێگادا بوون بە سارە بێن بۆ ماڵ ئێمە تەلەفۆنم بۆ کردم گوتم کاکە تکایە بگەڕێنەوە بەخوا ئەمڕۆ ڕۆژی میوانداریم نێو خێزانم وەزعی تەواو نییە وتی کامرا وتی بەقەدەر نان خواردنەکە پێم خۆش بوو کە ئاەتێکی قورآنمان جێبەجێ کرد منیش بەو پەڕی سنگ فراوانەوە دەگەڕێمەوە ئەمە دەخینە کاتێکی تر قەیچێکا کابرا چەند ناخۆشە پەنا بۆ دراوسێ بەرێ بۆ ماڵێکی تر بەرێ ئەمە پاریۆ نان دەدا بە میوانێک ڕوخسەتیدا نوری عەلا نور پێی باش نەبوو شەخسیەتی خۆت لەکەدار مەکە و ئەو موحیبەت و ڕێز و برایەتیە پارێزە ئەمە دینی خوایە و ان شاء اللە ئەم باسی شەخسیەتە لەژێر تیشکی ئایەتەکانی قورئان و فەرموودەکانی پێغەمبەردا صلی الله علیه وسلم ئەگەر ماین و تەمەن باقی بوو لە ئەڵقەی پێنجەما درێژەی پێ دەدەین یا ربی خوا ڕەحممان پێ بکەی خوا هیدایەتمان بدەی خوا ئەخلاق و ڕەوشمان پەسند و بەرز کەی خوا شەخسیەت و کەسایەتی هەموو لایەکمان پارێزراوکەی شەخسیەت و کەسایەتی خێزان و ماڵ و منداڵ و کوڕ و کچمان پارێزراوکەی یا ڕەبی خوایە ئەوەی بە شەخسیەتە کەسایەتی مەحفوظ و پارێزراوکەی ئەوەی لاڕێ بووە خوایە هیدایەتی بدەی و بیهێنەوە سەر ڕێگای ڕاست ئەوەی ئەولادی ساڵحە بۆی ساڵحتر کەی ئەوەی کە ماڵ و منداڵی ڕێک و پێکە خوایە لێی تێک نەدەی ئەوەی کە گرفتی خێزانی هەیە خوایە ئیسلاحی حاڵیان بکەی ئەوەی مناڵی نییە ئەولادی ساڵح و خواناسی پێ ببەخشی ئەوەی کێشە و گرفتی خێزانی هەیە خوای گەورە ڕەحمی پێ بکەی یا ربی خوایە ئەوەی نەخۆشیشە شیفای بدەی یا ربی خوایە ئەوەی نەخۆشە شیفای بدەی ئەوەی سەر زەلیلی سەر جێگایە بە ڕەحمەتی خۆت خوا ڕەحمی پێ بکەی ئەوەی قەرزار و نەبوو نەدارە دەرگای ڕزق و ڕۆزی فراوانی لێ بکەیەوە ئەوەی دڵتەنگە دڵخۆشی کەی عاقبەتی هەموو لایەکمان خێرکەی آمین آمین والحمد لله رب العالمین أشهد أن لا إله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ون...